ئەمشەو ئینشاڵا دەرزی کۆتاییە لە نیشانە گەورەکانی قیامەت خی گەور لەنج وەرگرتی بێتی نیشاڵا و خی پەروەردگار کرد بێتێ توێشوێکی قیامەتمان هەم بۆ من بەن ئەم بەندە تاوانبارەوە پاشان ئێوەی بەڕێز و خۆشەویستیش خۆش و بابڕازەکانم نیشانەیەکی تری گەورەی قیامەت کە بچینە خزمەتی وەکو دوێنێشە و باسی دابەمان کرد گیانلەبەر ئەو گیانلەبەرەی کە دێتە سەر زەوی و لە یەکێک لە ژێر مزگەوتە پیرۆزەکان و مزگەوتی حرامیان مەکەیە مدینە کە پێ ساسم میشارەی پێدا دێتە دەرەوە و ئیشارمان پێداکەوە کافر و ئیماندار لەسەر زەوی جی ئاکاتەوە لە یەکتر خی گەورە پەنامان بدا وتمان خی پەروەردگار مستیلەکەی سولێمان علی سەلامی پێ بەخشیوە لەگەڵ دار عساکەی دار عساقی موسا علی سلام بە دار عساقی موسا دەموچای مسلمانی پێ ڕۆشن ئەکاتەوە کە بۆ خەڵکە سەلمێی ترمە موسڵمانە لەناو خەڵکدا دیارە و مسیلەکەی سولێمانیش عەلەیهی السلام لوتی کافری پێ ئەسمێ ئەگەر کەوتینەوە کاتە داوا کەین لە خوای گەوی یا ڕەبی خوایە بە دار عەساکەی موسی عەلەیهی السلام دەم و چاومان ڕۆشن بکاتەوە و دابێ ان شاء الله ئەم شەوی دەشینە سەر نیشانەی تری گەورەی قیامەت خوای گەورە پەنامان بدا خوشک و برانی بەڕێز و خۆشەویستم لە دوای ئەوەی ترکەوە کافر و ئیماندار لەسەر زەوی جیا کرانەوە وەکو ئیشارەمان پێدا ئیتر دەرگاکانی تەوبە داخرێ بەڵام ئەوی کە زۆر بێتاقەتمانەکا و ئەوەی کە زۆر جار ئەگەر بێتاقەت بووینایە و ئەگەر تووشی ناڕەحەتیەک بووینایە ئەگەر پێویستان بە ئارامیەک بواە ئەچینە خزمەت ئەو قورآانەی کە خوا فەرمێ ما هو شفاء ورحمة للمؤمنين ئەوەی کە بێتاقەتمانە کە ئەمشەو کە باسی کەین هەڵگیرانی قورئان و پوکانەوەی ئیسلامەتیە خوا پەنامان بدە پاشەوەی کە ئاینی پیرۆز ئیسلام لە سەردەمی مامی مەهدی و عیسای کوڕی مەریەمدا سەلامی خۆیان لێبێ زیندوو ئەبێتەوە دەسەڵات بەسەر تەواوی جیهان داچەسپێنێ و دادپەرۆری و ئارامی و کامەرانی باڵ بەسەر خەڵکی داکێشێ هەتا ماوەیەکی باش ئەم خۆشیە بەردەوامە برانی خۆشەویستم خوشکانی ماندارم بەڵام پاشەوە سەر لەنە ئیسلامەتی و دینداری بەرەو کزبوون ئەڕوا بەرەو لاوازبوون ئەڕوا بێباوەڕی و خراپەکاری سەر لە نوێ لە دڵەکاندا چەکەرە ئەکات و خەڵکی بەرەو گومڕایی ئەڕۆن هەتا وای لێ دێ موسڵمان و ئیسلامەتی غەریب ئەبێ پەنا بە خوای پەروەردگار هەر بۆیە حوزەیفەی کوڕی یەمان ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ لە پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم گەڕێتەوە کە فەرمێ يدرس الإسلام كما يدرس وشي, وشي الثوب حتى لا يدرى ما صيام ولا صلاة ولا نسك ولا صدقة ولا يسرى على كتاب الله عز وجل في ليلة فلا يبقى في الأرض فلا يبقى في الأرض منه آية وتبقى طوائف من الناس الشيخ الكبير والعجوز يقولون أدركنا آباءنا على هذه الكلمة لا إله إلا الله فنحن نقولها پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم فەرمێ ئیسلام ئەپوکێتەوە چۆن هەروەکو شاری پێدافەن چۆن نەخشی جلوبەر کاڵ ئەبێتەوە و ئەپوکێتەوە هەتا وای لێ دەن نازانرێ ڕۆژی ڕۆژوگرتن چییە کەوا ئێستا مە لە مانگی ڕەمەزانداین وە نوێژ کردن چییە وە قوربانی چییە وە پارە بەخشین چییە وە فەرن لە شەوێکدا شەوڕۆیی بە کتێبەکەی خوای پەروەردگارە کرێ واتە قورئان پێغەمەری خوا ساسان فەرمێ ئیتە تەنها یەگایەتی ئەو قورآانە لەسەر زەوی نامێنێ برایانی خۆشەویستم خوشکانی مادارم ئەفەرمێ کۆمەڵە خەڵکێ گەمێنەوە لەسەر زەوی پیرەمێردی گەورە و بەتەمان ئەڵێن باو باپیرانمان کە پێیان گەشتوین لەسەر لا ئیلاهە ئیلا الله بوون ئێمە ژۆکو ئەوان ئەیڵێینەوە ئیتر یەگایەتی پیرۆزی قورآن لەسەر زەوی نامێنێ بێنە پێش شاوی خۆتان خوشک برانی بەڕێز و خۆشەویستم لەم مەئەساتی ئومەتی ئیسلام کە تووشی دەردەسەری و ناڕەحەتی و زەلیلی هاتووە کە بێتاقەتە بینەچینەوە خزمەتی ئاەتەکانی قورآن کە بێتاقەتە بین گوێ بۆ فەرمایشتەکانی پێغەمبەری خۆشەویستمانەگرین صلی الله عليه وسلم بەڵام خاک بەسەرمان بۆ کاتێک کە تەنیا ئاەتێکی قورآن لەسەر زەوی نامێنێ دڵ بەچی خۆشکەین دڵ بەوە خۆشکەین کە سەرەت و سامانمان هەیە دڵ بەوە خۆشکەین کە پارە و سەروەت و سامان و دەسەڵات و قدرەت فریامانەکەوێ ئەبێت ئەو ڕۆژە چ ڕۆژێک بێت کە ئێستا کۆمەڵە خەڵک وازیان لە قورآن هێناوە دایمە مەشاکیل لە ناو مستەماکانە دروست ئەبێ دایمە تووشی کێشەیە گەبن کە خۆشیان بۆیان چارەسەر ناکرێ ئەیەوێ ئەو ڕۆژە دنیا چی بەسەر بێ کە قورآانی خوا لە لاپەڕەکانی سەر زەویش دانامێنێ کە قورآانەکەی خوا شەوڕەی پێکرێ و کەلامی جوانی الله بەرز دەکرێتەوە بەلای الله لا إله إلا الله لا إله إلا الله بەڕاستی ئەمە دەردێکە توشی هەر کەسێک بێ برانی خۆشەویستم خوشکیانی ماندارم هەر کەسێ و قورآن لە دڵیدا نەمێنێ بەرەو گومڕاییەکە ڕوا ئەوەڵەکەی لای خۆیەتی و کۆتاییەکەی خوانە بێ کەس نازانێت چی بەسەر دێ ئەگەر قورآن نەما ئێمە هانا بۆ کوێ بەرین داوا لە کێ بکەین یارمەتیمان بدا کێ باسی سەبری ئەیوبمان بۆ بکا ئەی کێ باسی ئەو هەموو ناڕەحەتیانی ئومەتانی پێشومان بۆ بکا کە ئێمە تووشی ناڕەحەت بین و بێتەوە خەیاڵمان یا ربی خوایە بۆ خاتی گەوری ناوە جوانەکانی خۆت بە چاوی خۆمان نەیبینین کە قورآانەکەت شەڕەوی پێ بکرێ یا ربی خوایە پێشەوەی قورآانەکەت شەڕەوی پێکرێ ڕۆحمان بکێشی بۆ خاتی گەوری ناوە جوانەکانی خۆت هەر بۆیە عەبدوڵای کوڕی مەسعودی ڕزا و ڕەحمەتی خوای لێبێ فەرموویەتی بەڕاستی کاتێک دێت قورآن لە ناوتانە هەڵەگیرێ و شەڕۆیی پێکرێ ئیتر لە ناو پیاواندا نامێنێ فەرمێ و لەسەر زەوی هیچ شتێک لە قورآن نامێنێ هەر بۆیە ابن تەیمیە ڕەحمەتی خوای لێبێ دەربارەی هەڵگرتنی قورئانە فەرمێ بەڵێ لە شەوێکدا خوای پەروەردگار قورئانی پیرۆز هەڵەکێشێتەوە بۆ ئاسمان ئەو لاپەڕانەی قورئانیان تێدا نووسرابوو سپیە بن ئەو دڵانەش قورئانیان تێدا بووە فەرمێ هەموو یەسڕێتەوە تێیدا بە جۆرێکە فەرمێ هەموو تەنها یەک ئایەتیشی لەسەر زەوی نامێنێ خەڵکی هیچ کام لە دروشمەکانی ئیسلامەتیان لا نامێنێ پیرەمێرد و بەساڵاچوەکانیش بەدەگمەن ئەو لا ئیلە ئیلە اللهیان لە بیر ئەمێنێ برایانی خۆشەویستن کە باو باپیرانیان پێشتر باسییان کردووە هەر بۆیە لە فەرمودەیەکی تردا ئەنەسی کوڕی مالیک ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ ئەگەرێتەوە کە پێغەمبەری خۆشەویستمان صلی الله عليه وسلم فەرموویەتی لا تقوم الساعة حتى لا يقال في الأرض الله الله بەڕاستی قیامەت هەڵناسی هەتا ئەو کاتەی لەسەر زەویدا ناوتری الله الله بەڵێ برانی خۆشەویستم خوشکانی مادارم ئەوە چەند فرەرمودەیەکی پێغەمبەری خۆشەویستمان بسەل الله عليه وسلم لەسەر هەڵگیرانی قورآن وە شەوڕۆی پێکردنی بۆ لای خی پەروەردگار پاشان دێنە سەر نیشانەیەکی گەورەی تری قیامەت ئەویش هەڵکردنی بایەکە کەوا ڕۆحی ئیماندارانە کێشێ خۆشەویستانم پاشەوەی کە خی کاربەجێ قورآانە پیرۆزەکەی خۆیڵە کێشێتەوە بۆ ئاسمان بە دوای ئەوەدا خی پەروەردگار بایەکی نەرم و بۆن خۆشە نێرێ کە ڕۆحی گشت ئیماندارانی سەر زەوی پێکێشێ خوای پەروەردگار بایەک ئەنێرێ لە ئێمەنەوە ئەفەرمێ لە ئاوریشم نەرمترە کەس ناهێڵێ کە هێندەی مسقاڵە زەڕەیەک باوەر لە دڵی با لە دڵیا بێت ئەفەرمێ خوای پەروەردگار ڕۆحی یەکێشێ ئەوەی کە بەقەدەر هێندەی مسقاڵە زەڕێ ئیمان لە دڵی دابێ پێغەمەری خوا ساسەفێ ئەو بایە ڕۆحی یەکێشێ ونواسی کوری سەمعان ڕزا و ڕەحمەتی خوای لێ گێڕێتەوە لە پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم کە فەرموویەتی لەو کاتەدا خوای پەروەرگار بایەکی پاک و خۆش ئەنێرێ و خەڵکی لە بن باڵیانەوە ئەگرێ و ڕۆحی هەموو ئیماندار و موسڵمانێک ئەکێشێ ئەفەرمێ ئیتر تەنها خراپەکاران لە خەڵکی ئەمێننەوە پنا بەخوای پەروەردگارە فەرمێ ئەوانیش وەکو گوێ درێژ دوو لەڕ حازری سوار یەکتر ئەبن قیامەت لەسەر ئاوانە هەڵەسێ وامەزانی ئیترەوە تەواوە کۆتایی پێدێ پێغەمبەری خوا صلی الله عليه وسلم فەرمێ إنه سيكون من ذلك ما شاء الله ثم يبعث الله ريحا طيبة فتوفى كل من في قلبه مثقال حبة خردل من إيمان فيبقى من لا خير فيه فيرجعون إلى دين آبائهم أو وعبت بلى أي عائشة بوش وازالك أخواي جورة فرميتي لقرآن دا هەتا ئەو کاتەی خوای پەروەردگار ئەیەوێت لە پاشان خوای گەورە بایەکی پاک و بۆن خۆش ئەنێرێ هەر کەسێ بە قەد مسقاڵە دەنکە خەرتەلێ باوەر لە دڵی دابێ فەرمێ ڕۆحیە کێشێ ئەجا فەرمێ ئیتە تەنها ئەوانە ئەمێنەوە کە خێریان تێدا نییە پەنا بەخوای گەورە بێ خێرەکان لەسەر زەویدا ئەمێنەوە ئەوانی شەگەڕێنەوە بۆ ئاینی باو باپیرانیان پەنا بەخوای پەروەردگار بەڵێ لە دوای هەڵکردنی ئەو بایە و مردنی هەموو ئیماندارانی سەر زەوی خوشک و برانی بەڕێز و خۆشەویستم ئیتر سەر زەوی تەنها بێ باوەڕ و خراپەکارانی تێدا ئەمێنێ و ئەوانیش دەست دەکەنەوە بە بپەرستی و خراپەکاری خوای گەورە پەنامان بدە خوای پەروەردگاریش هەتا یەک کەس لەسەر زەوی مابێت و بڵێ یا ئەڵڵا زەوی بۆ ڕاگرێ برایانی خۆشەویستم خوشکانی ماندارم بەڵام لە دوای ئەوە زەوی بۆ بێباوەڕان ڕاناگرێت بەڵێ ئەمەش ئەو بایە بوو کەوا پێغەمەری خۆشەویستمان سەڵ الله عليه وسلم شارەی پێداوەکەوە ئیمانداران ئەوەی کە مسقالە زەڕی ئیمان لە دڵی دابێ خخوای گە ڕۆحی پێکێشێ و ئەی گەڕێنێتەوە بەلای خۆی باشان لە دوای مەبرانی خۆشەویستم دینە سەر نیشانەیەکی تر ئەیش ڕوخانی کەعبەی ماڵی خی پەروەردگار و کاولبوونی مەدینەی شاری پێغەمبەری خۆشەویستمانە صلی الله علیه وسلم پاش ئەوەی کە هیچ ئیماندار لەسەر زەوی نامێنێت و هەموو ئەبرن ئیتر کەعبەی ماڵی خوا لە لای بێباوەڕان و برپەرستان هیچ ڕێزێکی نامێنێ پەنا بەخوای گەورە هەر بۆیە کەعبە لەلایەن کابرایەکی ڕەشپێستی حەبەشیەوە ڕوخێنرێ و تەخت دەکرێ پەنا بەخوای پەروەردگار بۆیە بڕۆ بە ڕەحمەتی خوا لەوێ گێڕێتەوە لە پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم کە فەرموویەتی لە آخر زەماندا کەسێکی لاق باریک دەستەگرێ بەسەر کەعبەدا فەرمێ ئەبو ڕەزا ڕەحمەتی خوای لێبێ ئەفەرمێ وای لێ تێگەشتم کە فەرمووی ئەی ڕوخێنێ واتە کەعبا ڕوخێنێ وارو عبدالله کوری عباسی رضا رحمتی خوای لێبێ ئەڵێ پێغەمەری خوا صلی الله علیه وسلم فەرموویەتی هەر ئەڵی وا لە بەرچاو موسەیریەکەم ڕەشێقی لە خوارە بەرد بە بەرد کەعبا ڕوخێنێ کەم بەستی پێی کەعبە و برانی خۆشەویستم خوشکانی ماندارم هەروە عبدالله کوری عمر رضا رحمتی خوای لێبێ ئەڵێ پێغەمەری خوا صلی سەلەم گوێم لێ بوو کەی فەرموو کەعبە لاقباریکە لە حەبەشەی ڕوخێنێ واتە خەڵکی حەبەشەی لە حەبەشەوە دێ ئەو شتانەی کە پێی ڕازاوەتەوە لی ئەکاتەوە بەرگ و پۆشاکەکەی دا ئەماڵێ پێ مساسان فەرمێ هەر ئەڵی وا لە بەرچاو مسیر یەکەم کەچەڵێکی جومگە خوار و دەرپەڕیوە بە پاچ و خاکە نازەکەی لێ ئەدا پەنا بەخوای پەروەردگار هەروە سعیدی کوڕی سەمعان ئەڵی گوێم لێ بوو لە ئەبرەزا ڕحمەتی خوا لێ بێ بۆ ئەبوو قەتادەی ئەگێڕایەوە کە پێغەمەری خوا ساسان فەرمووی پیاوێک لە نێوان ڕکن و مەقامدا بەیعەتی پێ ئەدرێ کەم بەستی پێ ئیمامی مەهدی علی سلام ماڵی بەیتیشە فەرمێ کەس حرمەتی ناشکێنێ خەڵکەکەی خۆی نەبێ پەنا بەخوای گەورە واتە ماڵی بەی دەوەستی پێی کەعبەیە خەڵکەکەی خۆی نەبێ فەرمی کە حورمەتی بشکێن پەنا بەخوای گەورە ئەفەرمی هەر کاتێکیش حورمەتیان شکاند ئیتر پەنا بەخوا ئەفەرمێ مەپرسە عەرەب چۆن لە ناو ئەچن پاشان نەفەرمی حەبەشە دێن ڕوخانێکی ڕوخێنن کە هەرگیز لە دوای ئەو ئاوادان ناکرێتەوە جارێکی تر هەر ئەوانیش ئەفەرمێ زێڕ و کەنزەکەی ناوی دەرێن پەنا بەخوای پەروەردگار بە هەمان شێوەش برانی خۆشەویستم لە ئاخر زەماندا مەدینەی شاری پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم کاول ئەبێ وەک لە پێشتر باسمان کرد لە سەردەمی مای مەهدیدا بۆ ماوەی خەڵکی مەدینە شارەکە بەجێهێڵن و چۆڵ یەکەن بەڵام لە ئاخر زەماندا بە تەواوی چۆڵ یەکەن و شارەکە کاو لە بێخوا پەنامامدا هەروەکو جابر رضا رحمەتی خوا لێ ئەڵێ عمری کوڕی خەتاب پێوتم گوێم لە پێغەمبەر بۆ صلی الله علیه وسلم کەی فەرموو وای لێ دێ وڵاخ سوار بە تەنیشتی مەدینەدا تێ ئەپەڕێ پاشان ئەڵێ کاتی خۆی ئالێرەدا مسلمانان شار و ئاوادانێکی زۆریان هەبووە و هەروەها ئەبو رضا رحمەتی خوا لێ بێ ئەڵێ لە پێغەمبەری خوان بی صلی الله علیه وسلم کەی فەرموو شاری مەدینە بەجێ هێڵن لە خۆشترین و باشترین حاڵیدا ئەفەرمێت تەنها گیاندار و باڵندە نەبێت تێی ناچێ بۆ شاری مەدینە و ئاخر کەسیش کە حەشرەکرێن و هەڵدێن ئەفەرمێت دوو شوانن لە خێڵی مەزینە بەرەو مەدینە ئەچن هاوا لە مەڕ و ماڵاتەکەیانەکەن کە بین شارەکە چۆڵە هەتا کاتێک ئەگەنە فەنیەت الوەدا ئەوانیش بەدەمدا ئەکەون بەم شێوەیە برانی خۆشەویستم، خوشکان ئیماندارم، دوای نەمانی ئیماندار و موسڵمان لەسەر زەویدا، هەردوو شارە پیرۆزەکەی موسڵمانان کاول و خاپوور ئەکرێن و کەسیش نابێت دڵی پێیان تەنگ بێت یان خەمیان لێ بخوات، چونکە ئیماندارێک نەماوە لەسەر زەویدا. خوای پەروەرگا پەنامان بدا بۆ خاتی گەوری ناو جوانەکانی خۆی پاشان ئەچینە سەر نیشانەیەکی تری گەورەی قیامەت دەیش ڕوودانی سێ ڕۆچوونی گەورەیە لەسەر زەوی کە لە نیشانە گەورەکانی قیامەتدا ئیشارەمان پێدا لە ڕۆژەکانی کۆتایی تەمەنی زەویدا سێ ڕۆچوونی گەورە لەسەر ڕووی زەوی ڕوو ئەدا برانی خۆشەویستم خوشکانی ماندارم کە ئەو سێ ڕۆچوونە زۆر جیاوازن لەو ڕۆچوونە ئاساییانەی کە بناو بەناو لە شوێنی جیاوازی زەویدا ڕوو ئەدا بەهۆی بومەلەرزە و لافاو و گڕکانەوە ئەویش لەوەدا کە ئەم سێ ڕۆچوونە هێندە گەوران کە پێشتر نمونەیان نەبینراوە و پانتایەکی گەلێک فراوان لە وشکایی سەر زەوی لەسەر نەخشە ئەسڕێتەوە پەنا بەخوای پەروەردگار هەر بۆیە پێغەمەری خوا صلی الله علیه وسلم هەریەکە لەم سێ ڕۆچونەی بەیەکێ نیشانە گەورەکانی قیامەت لە قەڵەمداوە برایانی خۆشەویستم خوشکانی ئیماندارم هەرەکو حذەیفەی کوڕی ئەسید ڕەزا ڕەحمەتی خوای لێبێ ئەگێڕێتەوە مێتی قیامە دەڵناسێ تا دە نیشانە ئەبینن وەکو باسمان کرد لە دەزەکانی پێشدا یەک لە یەکەم دەرزەکە باسی نیشانە گەورەکانی قیامەتمان کرد ئەفەرمیوە سێ ڕۆچون لەناو دە نیشانەکە ڕۆچونێ لە خۆرەڵات ڕۆچونێک لە خۆر ئاوا ڕۆچونێکیش لە دوورگە عێرە پەنا بەخوای پەروەردگار سەبارەت بە کاتی ڕوودانی ئەو ڕۆچوونانە یان هۆکارەکەی لە فەرمودە پیرۆزەکاندا باسیان لێوە نەکراوە برانی خۆشەویستم خوشکانی ماندارم تەنها ئەوەندە نەبێت کە لەدە نیشانە گەورەکەی قیامەت لە قەڵەم دراون بەڵام پێمان وایە کە ئەو سێ ڕۆچوونە گەورەیە نیشانەی تێکچوونی شیرازەی زەوی و لێکترازانی کیشوەرەکان ئەبێت لە یەکتری و لە دوای ئەم نیشانە تەنها یەک نیشانەی تر ئەمێنێت کەویش دەرچوونی ئاگرێکی گەورەیە لە ئێمە خەڵکی ڕاپێچەکە پەنا بەخوای پەروەردگار بۆ شوێنی کۆبوونەوەیان خوای گەورە پەنامان بدە ئەویش ئەوەیە کەوا ئاگرێ خەڵک ڕاپێچەکا و کۆیان نەکاتەوە خوا پەنامان بدە کە ئەمە کۆتایی ئینشاڵە دوای ئەمە کۆتایی پێێنین بەڵێ کۆتایی نیشانەکانی قیامەت درانی بەڕێز و خۆشەویستم خوشکانی مادارم دەرچوونی ئاگرێکە بێت لە خاکی یەمەنەوە کە لە گەورەیدا پێشتر نمونەی وا نەبینراوە پەنا بەخوای گەورە سەبارەت بە سیفەت و چۆنێتی و ئاگرەش لە چەند فەرمودێکی پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم باسی لێکراوە یەکێ لەو فەرمودانەی کە باسمان کرد لە دەنیشانە گەورەکەی قیامەت کەوا پێغەمبەر صلی الله علیه وسلم ئیشارەی پێدا ئەفەرمێ کۆتایی ئەو نیشانانە ئاگرێکە لە یەمەنەوە دەرئەچێ خەڵک ڕاو ئەنێ بۆ حەشارگە و شوێنێک کە تیایدا کۆبنەوە پەنا بەخوای گەورە و لە ڕواتی تدا کە هەر حودەیفەی گێڕێتەوە پێغەمەری خوا صلی الله علیه وسلم فەرموویەتی ئاگرێک لە بن قەڵای شاری عەدەن دەرئەچێ کە عەدەن لەسەر بەحرە گراگەدار بن و سەنعاش پایتەختی یەمەنە هەردووکیان لە یەمەنن ئەم دوو شارە ئەفەرمێن لە بن قەڵای شاری عەدەن دەرئەچێ خەڵکی کۆچ بێکا پەنا بەخوای پەروەردگار وە لە فەرموودەیەک تر دا ئەنەس ڕەزا و ڕەحمەتی خوا لێ گێڕێتەوە کە کاتێ عەبدوڵڵای کوڕی سەلام موسوڵمان بوو پرسیاری کرد لە پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە وسلم کە یەکەم نیشانەی قیامەت چییە واتە تێکچوونی شیرازەی زەوی ئەویش فەرمووی یەکەم نیشانی قیامەت ئاگرێک کە خەڵکی لە خۆر هەڵاتەوە بۆ خۆر ئاوا ڕاپێچە کات و کۆیان نەکاتەوە پەنا بەخۆی پەروەردگار واروا عبدالله کوری عمر ڕحمەتی خوان لێبێ ئەگەرەتەوە کە پێغەمەری خوا صلی الله عليه وسلم فەرموویەتی ئەگرێ لە حەزڕەمەوت یان لە دەریای حەزڕەمەوت پێش ڕۆژی قیامەت دێتە دەرەوە پەنا بەخوای پەروەردگار خەڵکی ڕاپێچەکە و کۆیان نەکاتەوە خوا پەنامان بدە ئەفەرمی وتمانی پێغەمەری خوا ساسان فەرمانی چیمان پێکی دەگە گەشتینەوە کاتە فەرمووی پەنا بەر نەبەر وڵاتی شام پەنا بەر نەبەر وڵاتی شام ئەوێ پارێزراو لە ئاگرەکە سەبارەت بە چۆنێتی کۆکردنەوە ڕاپێچکردنی ئەو ئاگرەش بۆ خەڵکی ئەو زەمانە برایانی خۆشەویستم خوشکانی ماندارم عبدوڵای کوڕی ئەمر ڕزا و ڕحمەتی خوای لێ بێڵێت پێغەمەری خوا صلی الله علیه وسلم فەرموویەتی ئاگرێ دەنێتە سەر خەڵکی خۆرهەڵات کۆیان نەکاتەوە ڕاپێچیانەکە بەرەو خۆر ئاوا خوای گەورە پەنامان بدە لە هەر کوێ شەویان بەسەردا هات لەگەڵیاندا ئابێ فەرمێ وە لە هەرکێ نیۆرۆیان بەسەردا هات دەفەرمێ لەگەڵیان ئەبێ خوا پەناوم دا ئەوەی بکەوێت یان دوا بکەوێت پەنا بەخوای گەورە ئەفەرم بۆ ئاگرەکە بێ لە ناوی ئەبا خوای گەورە پەنامان بدا وەکو حوشتری بەهێز و لاواز ڕاپێچیانەکە خوای گەورە پەنامان بدا پێ سەمی شاری پێداوە و هەروە بڕۆ ڕاحەتی خوای لە بێگەڕێتەوە کە پێغمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم فەرموویەتی خەڵکی لەسەر سێ شێواز ڕاپێجەکرێن و کۆکرێنەوە برانی خۆشەویستم خوشکانی ماندارم ئەفەرمێ بە ئارەزوی خۆیان و لە ترساندا و دوان لەسەر وڵاخێک و سیان لەسەر وڵاخێک و چوار لەسەر وڵاخێک و دە لەسەر وڵاخێکە فەرمێ ئەوە شیکامێنێتەوە فەرمی ئاگرەکە ڕاپێچیانەکات و کۆیانەکاتەوە خی گەورە پەنامامدا لە هەر کوێ نیۆڕۆیان بەسەردا ئەدەفەرمێ لەگەڵیان ئەوێ و لە هەر کوێ شەویان بەسەردا ئەدەفەرمێ لەگەڵیان ئەبێ و لە هەر کوێ بەیانیان بەسەردا ئەدەفەرمێ لەگەڵیان ئەبێت و لە هەر کوێ ئێوارەیان بەسەردا هات پەنا بەخوای گەفرێن لەگەڵیان ئەبێت و هەروە حذەیفەی کوڕی وسید ڕەزا ڕەحمەتی خوای لێبێ لە ابو زر رضا رحمتی خوای لەبێ گێڕێتە کەوتوێتی پێغەمەری خوا صلی الله علیه وسلم فەرموویەتی خەڵکی بە سێ دەستە و تاقم ڕاپێچ ئەکرێن پەنا بەخوای گەروە کۆ کرێنەوە ئەفەرمێت دەستەیەک بە سواری و بە تێری و پۆشتایی دەستەیەک بە پێ ڕۆن و هەوڵەدەن و دەستەیەکیش پریشتەکان لەسەر دەموچاویان ڕایان ئەکێشن و ڕاپێچانەکەن بۆ ئاگرەکە خخوای گەورە پەنامان بدە ئەفەرمێ قسەکەرێ پرسیارکی وتی ئەو دوانەیانمان زانی ئەی مەبەست لەوانە چییە کە بە پێ ئەڕۆن و هەوڵ ئەدەن فەرمی خی گەورە قڕ ئەخاتە وڵاتی وڵاخی بار هەڵگر برانی خۆشەویستن پنا بەخوای پەروەردگار قڕ ئەخاتە وڵاخی بار هەڵگر خی گەورە پەنامان بدە هەتا وای لێ دێ فەرمێ وڵاخ نامێنێ تەنانە دەفەرمێ پیاویان تیا بێ کە باخچەیەکی زۆر سەرسوڕهێنەر و جوانی هەیە پێ ساسم فەرمێ ئەیا بەچی یا بە پیرە حوشترێک کە کورتانیشی پێوە بێ بەس بەس کورتانی پێوە بێ یا بە پیرە حوشترێک چەندێکیش پیر بێ ئەیداتی ئەو باخچە گەورەیە بەجێ هێڵێ بەس دەبرێت کە لاگرەکە نەجاتی بێخوا پەنامەمدا کەچی هێشتا سبحان الله فەرمێ پێی ناکڕدرێ پیرە حوشترەکەش خوای گەورە پەنامان بدە بەڵێ برانی بەڕێز و خۆشەویستم خوشکانی ماندارم لەم فەرمودە پیرۆزانە بۆمان دەرەکەوێت کە بە ماوەیەکی کەم لە پێش ڕۆژی قیامەدا و ئاگرە گەورەی لە خاکی یەمەن و لە ناوچەی عەدەن و حەزڕەمە و دێتە دەرەوە خۆی گەورە پەنامان بدا خەڵکی زۆر لە ناو ئەبات بە تایبەتی ئەوانەی کە دوا کەون و زوو فریا ناکەون و ئەوانەش کە فریا کەون ئەفەرمێ بەرەو خۆرئاوا هەڵدێن وەک لە فەرموودەکەی عەبدوڵڵای کوری عومەردا ڕەزا و ڕەحمەتی خوا لێ هاتووە کە پێغەمبەری خوا ساسم فەرمان ئەکات کە ڕوو بکەنە وڵاتی شام چونکە فەرمی ئەوێ پارێزراو ئەبێ لەو گڕکانە گەورەی خوا پەنامامدا کە ئەمەش ئەوە گەێنێ ئەو ئاگرە پانتایەکی زۆری گەورەی زەوی داگیرەکە پەنا بەخوای پەروەردگار هەرچەندە هەندێک لە زاناکان وەکو ئیمامی غەزالی و حەلیمی پیان وایە و حەشەی لە فەرمودەکاندا باس کراوە مەبەست پێی حەشی ڕۆژی قیامەتە بەڵام ئەم بۆ چونە ڕاست نییە چونکە فەرمودەکان زۆر بە ڕوونی ئاشکا و ڕاستی ڕوونەکەنەوە کە ئەو حەشرکردە لە پێش ڕۆژی قیامەتدا بێ و جیاوازە لەگەڵ و حەشی لە قیامەتدا ڕوەدا بە بەڵگەی ئەوەی کە لە کاتی دەرچوونی ئاگرەکە و حەشرکردنی خەڵکەکەدا هەیەە خۆی زۆر ڕزگارەکە بە سواری وڵاخ و بە تێری و پۆشتەیی ڕزگاری ئەبێ، هەشیان لە هەوڵی کڕینی وڵاخە دا، کە هەموومان دەزانین ئەو شتانە لە قیامەت دا نییە برایانی خۆشەویستم خوشکانی ئیماندارم، بەڵکوو لە حەشری ڕۆژی قیامەت دا خەڵکی هەمووی ڕووت و قووت و بێ پۆشاکن و کڕین و فرۆشتنیش لە ڕۆژی قیامەت دا نییە. خوای گەورە پەنامان بدە یا ڕەبی. ئیمامی نەویش لەو بارەیە فەرمێ زاناکان فەرموویانە ئەم حەشە لە کۆتایی دنیا دابێ پێش هاتنی قیامەت. وە لە پێش ئەوەی فوو بکرێ بە سوڕدا بە بەڵگەی فەرمایشتەکەی پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە وسلم کە فەرمێ ئاگرەکە پاشماوەی خەڵکەکە حەشر ئەکات بە شەو و نیوەڕۆ و بەیانی ئێوارە لەگەڵ یانە بێ پەنا بەخوای گەورە بەرەبرانی خۆشەویستم خوشکانی ماندارم بە ڕوودانی ئەم کارەساتەش کۆتایی بە نیشانەکانی قیامەت دێت و تەمەنی زەوی و ئاسمان و گشت بوونەوەر کۆتایی پێ دێ، تەنها ئەوەندە ئەمێنێ کە خوای باڵادەست فەرمان بکات فوو بکرێ بە سوڕدا و قیامەتی گەورە هەستێ و هەر کات ئەو فەرمانە خواییە دەرچوو و فوو کرا بە سوڕدا، ئیتر چی زیندەوەر لەم بوونەوەرەدا هەیە دەست و برد گیانیان دەرەچێ و ئەمرێ پەنا بە خوای گەورە هەر وەکوو ئەبرۆزە ڕەحمەتی خوا لێ بمانەگێڕێتەوە لە پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە وسلم کە فەرموویەتی، بەڕاستی قیامە دەڵەسێ دوو پیاو مامەڵەی پۆشاکێکە کە نەفەرمێ لە نێوانیاندا فریا ناکەون ماڵەمەڵەکە تەواو بکەن و بیپێچنەوە واتە معامەلەیەکەکەن لە بینی یەکدا بەڕاستی قیامە دەڵەسێ کابرا کابرا شیری مانگاکەی بەدەستەوەی فریا ناکەێ بیخواتەوە پەنا بەخوای پەروەردگار بەڕاستی قیامە دەڵەسێ ئەوەی ئەوەی خەریکی حەوزەکەیەتی پەنا بەخوای کابرا خەریکی حەوزەکەی دی سواغیەدا فریا ناکەوێ ئاوی لێبدا خوا پەنامەمدا بەڕاستی قیامەت دەڵە سێ پار وەنانەکەی بەرز کردوێتەوە بۆ دەمی فریا ناکەوێت بیخوا بەڵێ لەگەڵ فوکردن بە سووردا برانی خۆشەویستم هەرچی زیندەوەر و ڕۆح لەبەر هەیە نەک تەنها لەسەر زەویدا بەڵکو لە هەموو بوونەوەردا لە چاوتروکانێکدا گەڕێنەوە بۆ جیهانی مردوەکان و هەموو ئەو ڕووداوانەی کە لە دوای فکردن بە سووردا دێن ڕوودەدەن دەکرێت لە ژێر ناوی خۆی خود ڕاستەقینەی قیامەتدا باسی بکەین برانی بەڕێز و خۆشەویستم خوشکانی مادارم چونکە نیشانەکانی قیامەت لە کۆتایدا داواکەین لە خوای پەروەردگار یاڕەبی خوایە گیان بۆ خاتی گەورەی و ناوجوانەکانی خۆت بۆ خاتی ئیسم و عەزەمی خۆت یاڕەبی خوای پەروەردگان لێمان وەربگری یاڕەبی خوای گیان لێمان وەربگری یاڕەبی خوای پەروەردگار ئەم بابەتی کە باسمان کرد لە ماوەی ئەم چەند ڕۆژی مانگی ڕەمەزانی پیرۆزدا بیکەیتە توێشی قیامەتی هەموو لایەک نیشاءله یاڕەبی خوایە بۆ خاتی گەوری و ناوجوانەکانی خۆت ئەو مامۆستا بەڕێزانی کەمان دوو ئەبن بە تایبەتی دوعای خێر بۆ مامۆستایانی خۆشەویستم مامۆستا کرێکاری پایە بەرز و مامۆستا هاوڕێی قیامەت کە بەڕاستی ئیسفادەیەکی زۆرم کرد لە کتێبی نیشانەکانی قیامەتی مامۆستا هاوڕێ داواکەم لە خی پەروەردگار پایەداری کا و سەربەرزی کا بۆ خاتی گەوری ناوجوانەکانی خۆی خی پەروەردگار بۆ خاتی گەوری ناوجوانەکانی خۆت ئەمەش بکەیتە توێشویەک هەم بۆ ئێمە بۆ مامۆستا بەڕێزانشکەوە لە خزمەتیاندا فێری ئەم عیلمە شەرعیە بووین یاڕەبی خوایە بۆ خاتی گەورەی ناو جوانەکانی خۆت ئەگەر هەڵەیەکمان کردوە داوای لێبوردنت لێکەین ئەگەر پێکابێتیشمان لەلایەن تۆیە خوای گەورە زمانی هەموو لایەک پاراوکەی بۆ دینەکەت فێری عیلمە شەرعیەکەتمان بکەی بە ئیماندارەتی بمان ژێنە و بە ئیماندارەتی بمان مرێنە و بە ئیماندارەتیش زیندومان بکەرەوە بۆ خاتی گەورەی ناو جوانەکانی خۆت لەژێر ئاڵای لا ئیلاهە ئیلا الله محمد رسول الله حەشرمان بکەی یا ارحم الراحمین لەژێر ئاڵای لا اله الا الله محمد رسول الله حشرمان بکەی بەر شەفاعەتی پێغەمبەری خۆشەویستمان بکەوین صلی الله عليه وسلم یا ربی خوای لە کاتی حسابماندا حسابمان بە سەرعی کۆتایی پێبێت و لە تاوانمان خۆشبی تاوانمان لەسەر لابەری لە تەوبەکانمان خۆشبی و تەوبەمان لێوەربگری یا ارحم الراحمین یاڕەبی خوایە بەخاتی گەورەی ناوە جوانەکانی خۆت سەربەرزی دونیاو قیامەتمان بکەی عاقیبەت خێرمان بکەی کۆتایی ژیانمان بە لا الە الا اللە محمد رسول اللە بێ ئیمان دارمان کەی زیاتر پاراومان بکەی دڵەکانمان پڕ بکەی لە نوری قورئان یا ارحم الراحمین بۆ خاتی گەورەی و ناوە جوانەکانی خۆت یا ارحم الراحمین ئەو کاتەی بەسەر پردی سیڕاتا تێپەڕین یا اللە بان پارێزی لە ئاگری دۆزەخ یا اللە بمان پارێزی لە ئاگری دۆزەخ یا اللە وەک هەورە بروسکە پڕینەوە بەسەر یا ارحم الراحمین یا اللە خوای پەروەرگار ئاگرەکەی نەبینین یا اللە ئاگرەکەی نەبینین بڵێسەکەی نەبینین یا ارحم الراحمین بچووکترین عذابمان نەدەی لە جەهەنەما یا ارحم الراحمین نەجاتمان بدەیت وەکو خۆ دەفەرمی هەر کەسێ نەجاتی بێ لە پردی سیرات تەواو نەجاتیە بێ کە پێغمبەرەکەت فەرموویەتی یا ربی خوای نەجاتمان بدەی بە قدرەتی خۆت یارمەتیمان بدەی یاڕەبی خوایە لەو کەسانەمان حسێب بکەی کە حەقن نازمان بەسەرەوە نەمێنێ لە دنیادا یاڕەبی خوایە حەقی هەرکەسێکمان لەسەرە لە دنیادا بۆ خاتی گەوری ناوجوانەکانی خۆت پێش ئەوی ماڵاوایی لە دنیا بکەین بتوانین حەقەکەی بدەینەوە یا ئەرحەم الراحمین دلی هەر کەسێکمان ئێشان دبێ لەو خوشک و برایانم کە لە ژوورەکەدان هەر کەسێکیان بێ مامۆسایەکی بەڕێز بێ لێرەوە داوای گردن ئازایی ئەکەم تو ئەو خوا گردنم ئازاکەن هەر کەسێکیش حەقی لامە ئەیخەمە سەر سەر و سەر چاوم نەوەک دونیا مردنە ئینسانێک تری نەبێنێتەوە یاڕەبی خوایە بە خاتی گەروی ناو جوانەکانی خۆت لێمان خۆش بی یاڕەبی خوایە بە خاتی گەروی ناو جوانەکانی خۆت لە ئاوی کەوسەر کەی بە نسیبمان یاڕەبی خوایە بە خاتی گەروی ناو جوانەکانی خۆت لە ئاوی کەوسەر بکەی بە نسیبمان تینوێتیمان بشکێنی یاڕەبی خوایە بە خاتی گەوری ناو جوانەکانی خۆت فیردەوس کەی بە نسیبمان لە دەرگای ڕیانەوە ناومان بخوێنیتەوە یاڕەبی خوایە بە خاتی گەوری ناو جوانەکانی خۆت لە نیعمەت و میوەکانی بەهەش بێبەشمان نەکەی یاڕەبی خوایە بەخاتی گەورەی ناو جوانەکانی خۆت یەکەم خواردنی بەهەشت کەی بەنسیبمان کە جگەری حوتە یاڕەبی خوایە بەخاتی گەورەی ناو جوانەکانی خۆت ئومەتی ئیسلام سەر بخەی نەسرەت بە دینەکەت بدەی خوایە چیتر دوژمنانی ئیسلام دڵیان خۆش نەمێ بە سەرکەوتنەکانیان یاڕەبی خوایە پشتیان بشکێنی پشتی مجاهیدەکانمان بەرز کەیتەوە یارحەمە ڕاحمینەوانی کە لە پێناوی تۆدا ئەجەنگن ئاڵای تۆیان بەدەستە خوایە سەریان بەرز کەی خوایە سەریان بەرز کەی خوایە بۆ خاتی گەورەی ناوە جوانەکانی خۆت بیان کەیتە ئاداتی قەدەری خۆت لەگەڵ ئێمەدا خوایە زمانمان پاراو بکەی ئەگەر چی بە دەست و قوت ناتوانین بە زمان لەگەڵیان داین بە زمان دوعایان بۆ ئەکەین بە زمان داوا کەین لە تۆ کەوا ئەو کەسانەی کە لە پێناوی تۆدا گیراون خوایە بەریان دەی خوایە سەباتیان پێ بەخشی دڵی دایک و باوکیان خۆش کەی دڵی خێزانەکانیان خۆش کەی دڵی خوشک و براکانیان خۆش کەی ئەم جەژنی ڕەمەزانە کەیتە دوو جەژن بۆیان یا ئەرحەمە ڕاحیمین ئەوەی کە لە پێناوی تۆدا گیراوە خوایە نەجاتی بدەی یاڕەبی خوایە بۆ خاتی گەورەی و ناوجوانەکانی خۆت بۆ خاتی ئیسم و عەزەمی خۆت ئەو مامۆستایی کە حەق بێژە خوای پەروەردگار خۆت حیفازی کە و خۆت بیپارێزە ئەو مامۆستایی کە لە پێناوی تۆدا دینەکەی دینەکەی سەلامەت کردووە و دنیای فرۆشتووە بە قیامەتی خوایە پایەداری کەی خوایە پایەداری کەی زمان پاراوی کەی بۆ خاتی گەورەی و ناوجوانەکانی خۆت أقول قولي هذا وأستغفر لكم لسائر المسلمين ئەو کاتە وتارێک پێشکەش بکەم بۆ ماوەیەک پێچێت دوور کەومەوە لێتان داوای گردنازاییتان لێکەم بە خوای گەورەتان ئەسپێرم خوای گەورە ئاگای لە هەر هەمووتان بێ خوشک برانی بەڕێز و خۆشەویستم انشاءاللە فەرمای کازادە کاک باوەڕگیان خوای گەورە سلام علیکم ورحمة الله وبركاته باش بران دەست دەمتان خۆش بێ خۆی گەورەتان ڕازی بێ خۆ خوا سەربەرزتان کایە خۆ کاک ئاواتی وەڵا باشم سەرەتا بە ئەو مەسەلە باس کە خوارێت ڕاستی بێخوا گەر لای ئەوە نەبوو ئینشاڵڵا برام ئاسای ئینشاڵڵا دووبارە یەکەین خوارێت ڕاستی بێ ئەخوا چونکە الحمد لله شو کۆتایی پێ هات خوا یارمەتیم دا نیەتمە هەیە بیخەمە سەر سیدیەکیش بڵاوی بکەمە خوا یارمەتینە ساڵی پار بە هەمان شێوە لەسەر سیدیە بوو بەڵام کاکان کوردیش خاڵی ڕازمێنی شناپچووکای دابەزاندووە لە سایتەکەی خۆیان بەڵام بازم بە تەرتیبی ئەم جارە نەبوو کەم جاریان باشتر بوو الحەمدلە براگیان بەس وەکو ئەمڕۆکە دوو جار سەیری دووربینم کابەتی 22 23 نازانم نەوعێکە دیان دانێ لە بیرت چۆیان لای من وە بۆ شێوازە پیشانی دەکەدا نەوەزێنە بێ هەری پێش پێش و تریش براگیان شاتەکی دێک لەو بکەر وزان بەڵێ براگیان وڵا چونکە دانە بەزی وسی بەڵێ بەڵێ خۆ ڕاستی بێ خۆیت نازم لات نییە یان هەر دانە بەزیوە ئەویش بە هەمان شێواز. ئەی باشە زۆر باشە برای گیان مۆفەق بی یاڕەبی باشە برای خۆشەویستم خوای گەورە پاداشتی خێری تۆش باتە بۆ خاتری گەوری ناو جوانەکانی خۆی بۆ ماندووی کە کێشات ئەرکێکی قورس چووە سەر شاند برای خۆشەویستم خوا پادار کە یاخوا خوای گەورە بەشی تۆشی تێخست بێ ئینشاڵڵا برای خۆشەویستم مۆفەق بی یاڕەبی پرسیاری برا خۆشەویستەمان کاکە سەرکەوتن برای عزیز و خۆشەویستم یەکەم پرسیار مەسلەیەکەوە ئافرەت چاوڕشکردن ئافرەت لە زۆر شتان مەحرومە بەڕاستی سەرەتا برا گیان بە پێچەوانەوە ئافرەت مەحروم نییە کە بڵێ لە زۆر شتان مەحروم مەسەلە ئەوەی کەوە ئەگە بڵێ ڕوت و قوتی بێیانەوەی کە ئافرەت وەکو پیاو نیە لە هەندی حاڵەتە بێگومان دیارە مەش تاقیکردنێکی خی پەروەردگارە کە فەرمی خەلە قەلمەوتەوە الحیاتە لیە بلووەکم لەوا چێ پیاو زۆر شت لە سەرشانی بێ لەوەی ئافرەت قرستر بێ پیاو جیهادی لەسەر فەرزە هەر کەسێ پێ مساسان فەرمێ بیریشی نەبێ یان لە خەیاڵ نەبێ کە لە غەزایەکا بەشداری بکات ئەگەر من دەفەرمێ ماتە مەیتەتەن جاهیلیە ئەگەر بمرێ پەنا بە خوای گەورە بە جاهیلیەت دەگەڕێتەوە لای خوای گەورە یانی ئەمەندە خەتەرە بۆ سەر پیاوەکە برای خۆش بەڵام بە پێچەوانەوە ئافرەت لەسەری نییە ئەگەر پیاو دوو جمعە بۆ جێ سێ جمعەی فەوتێنێ نیشانی نیفاقی تایە خوا پەنامام بدە برای خۆشەویستم بەڵام ئافرەت لەسەری فەڕز نییە کەواتە خی پەروەردگار دابەشی کردوون هەریەکەیان بەشێکی تایبەتی خۆی پێداوە برای عزیز و خۆشەویستم و مەسەلەشەوەی کە لە ڕۆژی قیامەتە کە ئەتوانێ خۆی بگۆڕێ پیاو داوکانە بێگومان بڕوا ناکەم تا ئێساش فرمودێکی وان بەرچاو نەکەوتوکە بتوانرێ و داواکاریە بکە و ئێساش ئەتوانی حەزەکەی هەر ئافرەتێک خی گەور سیفەتەکانی وا دروست کردووە زۆر بەکەم گوێت لێ بێ تۆ کە پیاوی سیفەتی پیاوەتی تەیە زۆر جار شتێکە بینی ئافرەت کە حامیلەیە مناڵێکیە بێ ئەڵێ ئەو خەیکە ئافرەت نەبووم ئافرەتی باماشە زۆر جار شەڕنگێزێکی پیاو ئەبینی ئەڵێ ئۆ خەیکە پیاو نەبووم یانی کەسمان سیفەتی کەسمان بەلاو ئەوە نیە بڵێ وەڵا من بۆچی پیاو بووم یان بۆ ئەو بۆچی ئافرەت بوو بەلای خۆیەوە ئافرەت پێی خۆشە کە ئافرەتە کەسێکی ناڕزایی دەرنەبڕێت تا ئێستا خۆی گەرەوم بوونەوەری دروست کردو مەخلوقە بە ئافرەت کەسە نێوتە بۆ من ئافرەت بووم خۆزگە ئافرەت نەبوومایە لەواچێ بێتاقەتیە بەسەریا بێ تووشی هەتیویەک بێم باوکی مێردەکەی نەمێنێ بڵێ چی بکەم من ناتوانم وەکو پیاوەکەم چمە بازە ئەم تۆزێک هینە ڕوو بدا بەڵام وەکۆی کە پێی خۆش بێ پیاو بێ نافرەت پێی خۆشە پیاو بێ نە پیاویش پێی خۆشە ئافرەت بێ لەبەرمە سیفەتێکە خخوای گەورە خۆی خڵقاندێتی برای بەڕێز و خۆشەویستم ئافرەت خۆی پێی خۆشە بێتە پیاو بێگومان برای ئازیز و خۆشویستم ئەو شتە نابێت و ڕشتی واش ڕوو نادا لە بەهشتەکە ئافرەت بتوانێت داوای ئەو شتە بکات ئەڵێ بەس من ئافرەتێکە ناستم حەز ئەکات بێگومان برای عزیزم هەندێک پیاویش هەیە سیفەتی ئافرەتانە بەکارێن خۆ خۆیان نەگۆڕن بەڵام ئەوە لەعنەتی خۆ پێغەمەری خۆ لەسەر ساسان خوا پەنام دەبرای بەڕێز و خۆشەویستم هەر کەسێک ئەو ئەو پیاوانی کە خۆیان نەگۆڕن بە ئافرەت ئەو ئافرەتانشی کە خۆیان نەگۆڕن بە پیاو پەنا بەخوای گەورە بەرکاری کەسە و سیفەتی تایبەتی خۆی پێ بەخشین خۆی بگەکەواتە بەر لەعنەتی خواکەون خوا پەنادا هەر کەسێک ئەو سیفەتە تیا تطبیقی لە دنیادا یا جلی پیاوانە لەبەرکە یان جلی ئافرەتانە بەڵێ براگیان بێگومان لە ئەوروپا زۆرە شتە خوا پەناودا خۆ دوم پرسیاری برا خۆشەویستان کاکە کادۆ ئاخێت بە برا شێ خوشک و برا و پوران بێگومان برای عزیز و خۆشەویستم مەسلەیە کە تۆ هەربێ یارمەتی کەس و کارەکەت بێ پێش سەرتا بۆ خزمەکانت کێ پێویستێکی ضرورەتی هەیە یارمەتیان دێ بەڵە هیچ شکالەتێکی نیە مەسلەی زکات و شت نیە تا بڵێن نەخێر پیان ناشێ هەندێک حاڵت باز بکەین مەسلەی خێر بە هەموو کەسێکی باوەڕداری مسلمانی ڕاستەقی ناشێت و حتا گەر کابراایەکی نەسرانیش بێت کە بزانی پێویستی پێیەتی ئەتوانی یارمەتی بدەی برای خۆشەویستم پرسیاری دومت کەوا خوێندنی چی تەواو کردووە برای ئازیز و خۆشەویستن مەسئلەی خوێندن دوو خوێندنمان هەیە مێمە خوێندنی شەرعیمان هەیە لەگەڵ خوێندنی ئەمین ئەسمان انشاءالله کاکە سەرکەوتنیان لەگەڵ خوێندنی ئەوەی کە دیراساکە ئینسان بێتە مامۆستایەک شتێک لە مەکتتەبەکانە بەم شێوازە من تا سێی متەوەستەم خوێندوە برای ئازیزم تا سێی متەوەستەم خوێندوە ئیتر بەهۆی بارێکەوە تو دیارە نەمتوانی و کاتە من لە منطقی خورماڵ بووم نەمتوانی زیاتر بخوێنم بەهۆیە کە بە دیراساتی شەرعیەوە زیاتر خەریک بووم بەڵام سوپاس و ستایشی خخوای گەوراقین کە توانیمان لە چەند خولێکی شەرعیدا بەشداری بکەین و بە پلەی ممتازیش کۆتایی بە خولەکان بینێکێک لەوانە خولی شەهیدانی گردی گۆ بوو لەلایەن مامۆسازانەوە سەعدنان چەمچەماڵیەوە لە خورماڵە بەندی هەشت ئامادەکرا و لە ساڵی 1992 شەوە لە حجرە خوێندومە و لە دیراساتی شەرعی لەلایەن کۆمەڵی مامۆسای بەڕێز و خۆشەویستمان هەتا ئەم سەردەمەش الحمدەکە بەردەوامین خۆی گەور هەموو لای مفق و سەفرازی دنیا و قیامەتکە انشاءاللە برای خۆشەویستم کاکە کورد ئەفەرمێ پێمان بڵێ بەڵێ برای عزیز و خۆشویستم خۆی گەورە پایدار کایە خوا و دەست و دەمت خۆش بێ خۆ بێگومان ئەو کەسەی کە ئەمرێ پێغەمەری خوا ساسان فەرمێت هەموو شتێک کۆتایی پێدێ سێشت لەگەڵیا بەجێ ئەمێن لە دوای خۆی کەواتە ئەو کەسەی کە ئەمرێ نەخێر هەست بەم شتانە ناکە کە لەسەر زەویدا ڕووەدا چونکە کاتێک کە مرد ئیتر هەموو شتێک کۆتایی پێدێ و ئەچێتە ژیانێکی بەرزەخەوە لەو دوا حسابێکی تایبەتی تر دەست پێکا لەسەر ئەو کەسەکەواتە و شان نبینێ برای بەڕێز و خۆشەویستم کە ڕوو ئەدەن لەسەر زەویدا خوای گەورە هەموو لای موفق کە ان شاء الله بمانپارێزێ لەو هەموو نیشانانەی کەوا خوای گەورە پەنامان بدا لەسەر زەویدا ڕوو ئەدەن بەڵێ کاک ئاوات گیان من ان شاء الله دیارە کەس پرسیاری نەماوە بەخوای پەروەردگارتان ئەسپێرم ان شاء الله تر من ئەگەر ئاگاداری ئەو خوشک و برایانە بکرێتەوە کە لە ژوورەکەدان لەبەرەوەی کەوا تەواوی تر نەم شۆش الحمدلله کۆتایی پێهات بەس دەتوانم سی مانگی ان شاء الله بێمەوە ئێرە ئەو وتارە پێشکەشکەن لەسەر سووربوون لە سەر هەڵوێستی پێغەمەری خۆشەویستمان صلی الله علیه وسلم لەواچێ نەتوانم بۆ ماوەیەکی زۆریش بێمە خەت لە بەرەوەی کە بەڕاستی خۆمان خەتمان نییە و ئەو ماڵەشی کە دەرسی تیاڵێمەوە دراوسەکانیان بەڕاستی دیارە بە دەنگەکان ئیسعاجە بن چەند جارێک ماڵی و برایان ئەگادار کردوێتەوە لە بەرەوەی ترزستانی شەو بەرەو سەرما ڕوا پێچێت داوای گردنازایتان لە یەکەم کەوا مدەتێک من بەخوای گەورەتان بسپێرم و نەتوانم بێمە قەد انشاءاللە ئەگەر هەر شتێکیشم هەیە یان هەر برایە هەر خوشکێکی بەڕە شتێکی بەرامبەرم هەبێ داوای گەر نازایی لە یەکەم و گردنیش مازاکەن و گردنیشتان خۆش و ئازابی انشاءاللە خوای گەوراوە لە باقی لە باقەکانی باش تاکومان کاتۆ بێک بۆ خاتی گەوری ناوجوانەکانی خۆی هەموم ناڕەحەتیانی دنیا بگەڕینەوە لەوێدا و خی پەروەردگار سەربەرز و سەفرازی دنیا قیامەتمانکە انشاءاللە خوای گەورە ڕازی بێ خۆ ڕەحمەتی خوا لێ بێت توش باوەڕگیان برای خۆشەویستم بە نسبەتی پرسیاری خۆتەوە وەڵا من شتێکم میکۆ لێ وەڵێ زمان باشە کاک باوەڕتەوە زمان فێر بۆیە کەفسی لە میترۆ دانیشی گوێت لێ بزانە ژنان باسی چیەکەن ڕەحمەتی خوا لێویاوە لەخوا وەزیاتکەواتم لێ سەلەمە دەسواسی خۆی گەوراتم کە سواز و خۆ زمان نازانم یان بە هەمان شێوە وتاری مامۆستام کە لە ناو موبایلەکەت و بەڕاستی کارێکی زۆر باشە ئینشاءڵە برای خۆشەویستم جا دوای ئەوەش ئەگەر شتێکی واش بزانیت تی ئەگەی لیان و گوێت سووکە زیاتر ئەوە هەستە بە جێ بێڵە ئینشاءڵە هەستە منتەکە بە جێ بێڵە بۆیە زیاتر نەبیستی بەس من حلێکم بۆ دانای حلەکەش ئینشاءڵە گەر ژنێ بۆ بێنین ئەو کاتە ئینشاءڵە و گوێ سووکی و نامێنێ و شوێنی خۆی گەورە باشە براگیان خۆی گەر بۆ کەسێک کە داوایە کات خۆی گەورە پێی بەخشین ئینشاءڵە بە کاتی گەوری ناو جوانەکانی خۆی اللهم آمین ئێمە ئێستا لە ئەوروپاین. باشە برا گیان لەبەر بابی زەڕوریەت لەبەرەوی لەوە چێ یان لە کوردستانە ئێستا ئەو ڕیشە بێتە سەروی کەوا ئەو کەسە توشی ناڕەحەتی بکرێ و ئەزیەت و ئازار بدرێ هەندێک عولەما ڕەحمەتی خوایان لەبێ کیڵا مامۆستای خۆشەویستمان ئیشارەی پێداوە کەوا ئەتوانرێ ڕیشی بتاشێ ئەو گەنجەی کەوا لە ئەوروپای بۆیە دیار نەبێت لەلایەن کوفرەوە کە بناسرێ ئیشاڵا برای عزیزم کەواتە لە بابی زەڕوردا ڕێگە دراوە بەڵام کەبائیرە تاشینی برای خۆشەویستم بەڵام ئەم حکومە وڵاتێکی وەکو پاکستان ناگرێتەوە بریکە پاکستان هەر عتیادی ڕیشیان هەبێ و نەبێت هەر شتێکی سادەیە لە وڵاتەکە و هیچ کێشەیەکیان لەسەر نیە برای بەڕێز و خۆشەویستم انشاءاللە پرسیاری ئەو برا خۆشەویستەمان کاگاوات گیان برای خۆشەویستم مەسئلەی لە دوای عیسا و مەهدی عليه السلام کاتێک کە حخوای پەرۆزگار لە دوای زۆڵ مستەمەک و باسمان کە لە فەرمودەکانی پێغەمبەری خۆشەویستمان صلی الله عليه وسلم ئیشارەی پێدا لە دوای ئیما لە دوایەوەی کە مەهدی دێت عەلەیهی سەلام لەگەڵ عیسای کوڕمێ دادپەروەری و و زوڵم و ستەم لەسەر زەوی بە هیچ شێوازێ نامێنێ بەڵام دوایەوە دادپەروەریەکی باش لەسەر زەوی بڵاو بێتەوە لە سەردەمی عیسای کوڕی مەریەم و مەهدی عەلەیهی سەلام کە فەرمێ زەوی پڕ ئەبێت لە دادپەروەری وەکو چۆن پێشتر پڕ بوو لە زوڵم و ستەم خوای گەورە پەنامان بدا بەڵام ئیتر بە تدریجیان لە دوای وفاتی عیسا علیە السلام، ئیتر ئەوکاتەی کە یەجوج مەجوج فەسادێکی زۆر لەسەر زەوی دەهەنێنەوە، بە تەدریجییەن وردە وردە زەوی، یانی ئەو خەڵکی کە لەسەر ئەژین، ژیان بەرەو تێکچوونە ڕوا برای خۆشەویستم. دیارە نیشانەکانی تری قیامەت وردە وردە وەکو هەڵگرتنەوەی قورئان، ئەو بایەی کە ڕۆحی مانداران ئەکێشێ، ئیتر تێکچوونی شیرای زەوی، وەکو پێ ساسەم فەرمووی هەتا اللە اللە لەسەر زەوی نامێنێ. ئیتر ئەمە دیارە قودرەت و دەسەڵاتی خوای پەرگار خۆیەتی لە قەدەریا نووسیوێتی کە ئەم ڕووداوانە ڕووبدەن لەسەر زەویدا، و بەو شێوازە کۆتایی بە دونیا بێنێ و بە تەمەنی دونیا برای بەڕێز و خۆشەویستم ان شاء اللە دیارە ئەمە قەدەرێکی خواییە چونکە لە فەرمودەکانی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم هیچ شتێک باس نەکراوە لەسەر ئەو مەسئەلانەی کەوا پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم باس بکا لە دواترا چ کەسێک ئەم ئەم ئیسلامە لەناو ئەبا چونکە وەکو باسمان کە لە سەردەمی عیسای کوڕی مەریەم سەلامی خوای لەبێ پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم فەرمی خوای گەورە هەرچی دیانەت هەیە لە ناوی ئەبا بەس ئیسلام ئەمێنێتەوە هەر هەمووی دیانەتەکان لە ناوچن تەنیا ئیسلام ئەمێنێتەوە کەواتە دیانەت نامێنێ وەکو دیانەتێ نییە بڵین بەرامبەر بە ئیسلام ڕابوەستن لەبەرە برای بەڕێز و خۆشەویست انشاءاللە پەیوەندیەکی نییە بەوەی کەوا بڵێن دەسەڵاتیان قوتێک ئیسلام لە ناو ئەبا و پارچە پارچەیەکە وەکو ئێستا کە چۆن بەرامبەر بە ئیسلام دژمن ئیسلام ڕاوەستاوە بەم بەنزەتی پرسیایی تۆ انشاءاللە دیارە خۆی گەورەش خۆی باشتر زانێت لەو ڕۆبرایگیان ئەو برا خۆشەویستەمان کە پرسیارەکە ئایا سەرفترە لە چ وڵاتێک ئەژی ئەبێ بەپێی ئەو وڵاتە پارەکەت بۆ بدرێ لە کوردستان واتە گەر پێنج یۆرۆیە پێنج یۆرۆکە بکرێتە دینار ئەدرێ بە فەقیر و هەژار بەوەی کەوە باس کراوە برای خۆشەویستم خوای گەورەش زاناترە انشاءالله باشی تر انشاءالله من بەخوای گەورەتان ئەسپێرم خوشک برانی بەڕێز و خۆشەویستم گرد مازاکە ناتوانم چیتر وەڵام بدەمەوە خوای پرگە هەموو لای مفاق و سەفرازی دنیا و قیامەت بکە لە کۆتاییدا گەر هەڵەیەکم کردو داوای لێبوردن لە خوای پەروەردگارەکەم ئەگەر پێکاوێتیش انشاءالله لای خوای پەروەردگارمەیە کاگاوەدیان مامۆستا دێم شۆ بێ زەحمەت